لەدوای شەڕکردن لەگەڵ هاتیەکان هەموو سەربازە ساغەکان پشویاندا بەڵام من نەمەتوانی پشوو بدەم چونکە ناچار بووم کە برین پێچی بریندارەکان بکەم و کاسەی سەری ئەو سەربازانە نەشتەری بکەم کە گورزی هاتیەکانی لێکەوت بوو. ماوەی سێ شەو و ڕۆژ لە کاتێکدا کە کۆمەڵێ بۆ برین پێچی و کارەکانی نەشتەرگەری یارمەتی منیانەدا خەریکی تیمارکردنی بریندارەکان بووم و لەم سێ شەو و ڕۆژەدا هەندێ لە بریندارەکان کە برینەکانیان چارەسەری نەبوو مردن پاشان هورم هەب خەریکی بەهێزکردنی گالیسکەکانی خۆی بوو هەموو ڕۆژێ سەربازە میسرەکانی ناچارە کرد کە بە گالیسکە جەنگەکانیان ڕاهێنان بکەن بەڵام هورم هەب ئەیوت ئەگەرچی ئێمە لەم جەنگەدا بە سوود وەرگتن لە بەربەستە زەوینیەکان سەرکەوتین بەڵام بۆ ئەوەی کە بتوانین سووریا لە ئازیرۆ و هاتی بسەنینەوە پێویستمان بە گالیسکەی جەنگیە چونکە تەنها بەهۆی گالیسکەی جەنگیەوە توانین بەسەر گالیسکەی جەنگی دوژمندا زاڵ بین ئازیرە و هاتی لە سووریادا خاوەنی گالیسکەی جەنگین و جگە لەوەش سربازانی پیادەی هاتی لەم شەڕدا بەشداریان نەکرد و من ئومێدەوارم ئێستا کە ئەوان لە شکانی گالیسکەکانی خۆیان ئاگادار بوونەتەوە پیادەکانی خۆیان بنێرنە بیابان و ئەگەر وابکەن من بەهۆی گالیسکە و پیادەکانی خۆمەوە ئەوان لەناوە بەم بەڵام پیادەکانی هاتی نەهاتنە بیابانەوە و لە مەرزی سوریا نەجوڵانەوە و ئەدوت سەربازانی پیادەی دوژمن بەهیوابن کە هورمهپ هێرشیان بکاتە سەر و بەم پێیە دڵنیابوون کاتوانن سەربازە شەکەتەکانی هورم هەب تێک بشکێنن بەڵام هورم هەبیش ئەیزانی کە تاوکاتەی هێزەکەی خۆی لە ڕووی گالیسکەی جەنگیەوە بەهێز نەکا نابێ بۆ جەنگی هاتی و سووریا بڕوە هەواڵی سەرکەوتنی هورم هەب لە بیابانی سینادا لە سووریا دەنگێکی گەورەی دایەوە و هەندێ لە شارەکانی سووریاش ڕاپەڕیتن چونکە لە سووریادا خەڵکی لە دەسەڵات خوازی و لە خۆبایی بوونی ئازیرۆ و چاوچنۆکی و بێبەزەیەتی هاتیەکان بێزار بوون سەرڕای ئەوەش لە نێوان شارەکانی سوریادا ناکۆکی و ڕکەبەری هەمیشەیی هەبوو، ئەوان سوودیان لە هەموو دەرفەتێک وەرەگرت کە کینەی خۆیان بەرامبەر بە شارەکانی تر دابمرکێننەوە. هەروەها سیخوڕەکانی هورمهبیش ئاگری ناکۆکیەکەیان خۆشە کرد و لەبارەی تێکشکانی گالیسکەکانی هاتی لە بیاباندا هەواڵی ترسناکیان لەناو خەڵکیدا بڵاوەکردەوە بۆ ئەوەی لە دەسەڵاتی میسڕ بترسێن و ئەیانوت کە سەردەمی لاوازی و سستی میسر بەسەر چووە چونکە چیتر خوای میسر ئاتون نییە و خوای هەمیشەی ئەو وڵاتە کە ئامۆنی ناوە لە میسردا فەرمان ڕەوایی ئەکات و ئامون خوایەکی بێ بەزەی و بەهێز و کیناویە کە وەکو ڕووبار خوێنی ئەو کەسانە ئەڕێژێت کە دوژمنی میسرن لە کاتێکدا کە هورم هەب سەربازەکانی خۆی لە بیاباندا ناچارە کرد کە ڕاهێنان بکەن ئەو چیای کە لە تەنیشتیدا توانیبووی بەسەر هێزەکانی هادیدا زاڵ بێ ناوی نابوو چیای سەرکەوتن و چەند تەتەرێکی بۆ غەزە نارد و هەموو جارێ تیایدا ئەینووسی بەرگری بکەن بەرگری بکەن چونکەیزانی کە ئەگەر غەزە بەرگری نەکات و بکەوێتە دەست هێزەکانی هاتی و ئازیرۆ چیتر بۆ هێرشکردنە سەر سووریا بنکەیەکی گەورە و بەهێزی نابێ هورمهەب هەندێ کەسی ڕاست پارت کە لە نێوان سەربازەکانیدا لەبارەی سووریاوە بدوێن و بڵێن کە لە سووریادا ئەوەندە زێڕ و پارە هەیە کە ئەگەر سوپایەک لە دەرەوە بێتە ناو سووریاوە هەر سەربازێک ئەتوانێ پڕ بە کێشی خۆی زێڕ و زی و پیا بکات و دەستکەوت کۆبکاتەوە. یەکێکی تر لەو شتانی کە باوەڕ پێکراوەکانی هورم هەب زۆر لەبارەیەوە ئەدوان ژنەکانی پەرستگای عەشتار بوو لە سووریا ئەوان ئەیانوت کە پەرستگای عەشتار لە شارەکانی سووریادا پڕە لە ژنی گەنج و جوان کە هاوتای لە میسر و هیچ جێگایەکی تردا دەست ناکەوێت و ئەم ژنانە بۆ خزمەتکردن بە عەشتار خێریان کردو کە خۆیان بخەنە بەردەست پیاوەکان و بە تایبەتیش پیاوەکانی میسر کە لەگەڵیاندا ڕابێرن چونکە ژنەکانی پەرستگەی عەشتار لەو باوەڕەدان کە هەر جارێکە لەگەڵ پیاوێکی میسریدا ڕائەبوێرن عەشتار ئەوان ئەگەێنێتە بەختیارێکی هەمیشەیی ڕۆژێکیان پیاوێک کە لە بیابانەوە ئەهات و لە برسێتی و تینوێتیدا هێزی تیا نەمابوو هاتە ناو ئۆردوگاکەوە و سەر بازە میسرەکان دەستگیریان کرد بەڵام ئەوتی کابێ بە پەلاهورم هەب ببینم سربازەکان لە سەرتادا گاڵتەیان پێکرد بەڵام دوایی ناچار بوون کە بە هورم هەب بڵێن کە و پیاوە ئەوێ چاوی پێت بکەوێ هورم هەب لە سەرەتای شەودا بانگی کرد و ئەو پیاوە کە کراسی سریانی لەبەردا بوو لە بەرامبەر هورمهەبدا داچەمییەوە و پاشان دەستی خستە سەر چاوی و وەکو ئەوە بوو کە چاوی ژان بکا، هورمهەب لێی پرسی کە ئایا زیندەوەرێک پێوەی داوی؟ پیاوەکە وتی بەڵێ، ئەی هورمهەب ئاو بڕکە پێوەی داوم، من قسەکەیم پێ سەیر بوو، چونکە ئاو دزۆک بە کەسەوە نادا، بەڵام پیاوەکە وتی لە سووریادا دە جۆر ئاو دزۆکەیە و هەمووشیان زەهراوین هورم هەبووتی ئەی پیاوی دلێر و خۆڕاگر نەمری بۆ تۆ ڕوونتر قسە بکە چونکەم پیاوەی ئەی بینی پزیشکە و وەکو ئاژەڵان ناتوانێت تێبگە کە ئێمە چی ئەڵین پیاوەکە لە وەڵامی هورم هەبداوتی گەورم یۆنجەکە هات کاتێکە من ئەم و تێم بیست تێگەیشتم کە ئەو یەکێکە لە سیخڕەکانی هورم هەبوو بە ڕەمز قسەکە هورم هەب هەرکام وتەی بیست لە خێمەکەی هاتە دەرە و فەرمانیدا کە لەسەر چیای سەرکەوتن ئاگر بکەنەوە ئەوەندەی پێنەچوو کە ئاگر لەسەر چیا و تەپۆڵکەکانی تریش هەتاکو و مەرزی میسر کرایە و من زانیم کە فەرماندەی سوپای میسر بەهۆی ئاگرەوە هەواڵێک بۆ تانیس ئەنێرێت و ئەو پەیامە ئەوە بوو کە کەشتیە جەنگەکانی میسر لە تانیسەوە بکەونە ڕێ و بەرەو غەزە بڕۆن و لەوێدا لەگەڵ هێزی دەریایی سووریادا بجەنگن. سبەینێ ڕۆژی دوایی هورم هەب فەرمانی دا کە نەفیڕەکان لێبدەن و ئۆردوگاکەیان کۆکردەوە و سوپای میسر لە کاتێکدا کە گالیسکە جەنگەکان لە پێشا و پێشیدا ئەڕۆشتن ڕێگەی مەرزی سووریای گرتە بەر و من نەمەزانی کە هورم هەب بە چ ئومێدێک و چ پشتیوانیەکەوە بەتەمایە لەگەڵ سوپای هاتیدا کە گالیسکەی جەنگیشیان هەیە لە دەشتێکی تەخت و بێ بەربەستدا بجەنگێ، سەربازەکان بە خۆشحاڵیەوە بەرەو سوریا ئەڕۆشتن، چونکە مژدەیان ئەدایە خۆیان کە لەوێدا کانزایەکی زۆریان دەسەکەوێت و لەگەڵ ژنە جوانەکانی پەرستگەی عەشتاردا ڕائەبوێرن، منیش سواری کەژاوەکەی خۆم بووم و لە دواوەی سوپای میسرەوە کەوتمە ڕێ و. ئێمە چیای سەرکەوتن و ئێسکەکانی کوژراوەکانی هاتی و میسرەکانمان بەجێهێشت کە لەوێدا برایانە تێکەڵ ببوون. ئێستاش ئەگەینە جەنگی سووریا بەڵام ئەوەی کە من لەبارەی ئەو شەڕەوە ئەیڵێم کورتە باسێکە چونکە من پیاوێکی جەنگی نیم کە بتوانم لەوە بگەم کە جیاوازی جەنگێ لە گەڵ جەنگەکانی تردا لە ڕووی هونەری سەربازیەوە چیە لە دیدی مندا هەموو شەڕەکان وەکو یەکن چونکە لە هەموویاندا شارەکان وێرانە بن و خانوەکان ئەسووتێن و خەڵکی ئەکوژرێن و شیوەنی ژن و مناڵان ئازاری ڕوحەدەن و ئەم دیمەن و ڕووداوانە لە هەموو شەڕەکاندا دووبارە ئەبنەوە و من ئەگەر بمەوێ باسی شەڕی درێژخایەنی سووریا بکەم کە سێ ساڵ درێژەی کێشا ئیتر سەربوردەکەی من هەر یەک ڕێچکاگرێ بۆیە من هەر ئەوەنداڵێم کە زۆر لە گوندەکانی سووریا وێران بوون و لە باخەکاندا بۆ ئەوەی بتوانن باسانی میوە بخۆن و درەختە میوەدارەکانیان ئەبڕیەوە و شارە گەورەکانیش قەرەباڵغیان کەم بووەوە کاتێ هورم هەب هاتە سووریاوە فێڵێکی بەکارهێنا کە باسکردنی زەروریە و ئەو لە دوای ئەوەی گەشتە سووریا ئیتر سربازەکانی ئازاد کرد کە لە ئاوەدانیەکاندا سامانی خەڵکی داگیر بکەن و ژنەکانیان بە ئەسیری بگرن بۆ ئەوەی سربازەکان بزانن کە لە شەڕی سووریادا سوودێکی شایانیان دەزەکەوێت و ڕابواردنێکی باشەکەن بەڵام لە دوای ئەوەی کە سربازەکان هەندێ خۆش گوزەرانیان کرد هورمهب پێشی لێیان گرت و یەک ڕاست بەرەو غەزە ڕۆیشت. گەیشتنی هێزەکانی هورمهب بۆ نزیکی غەزە هاوکات بوو لەگەڵ هاتنی وەرزی سەرما. سوپای هاتیش کاتێ کە بینی هورمهب نیازی چوونە ژوورەوەی شاری غەزەی هەیە، خێرا هێزەکانی خۆی لە نزیکی ئەو شارەدا جێگیر کرد بۆ ئەوەی ڕێگا لە هورمهب بگرێ. هەروەها هێزی هاتیی زانی کە لەبەر ئەوەی لە بەردەم غەزەدا دەشتێکی فراوان هەیە بەهۆی گالیسکەکانی خۆیەوە ئەتوانێ لە ماوەیەکی کەمدا سوپای میسر لەناو ببا بەهۆی هاتنی وەرزی زستانەوە سوپای هاتی ناچار بوو کە بۆ دابینکردنی ئالیکی ئەسپەکانی خۆیان ئاڵفی وشک لە سەوداگەرانی سووریا بکڕێتەوە و لە دوای ئەوەی کە ئالیکەکان بەکارهێنا ئەسپەکانیان تووشی نەخۆشی هاتن و تەسە قولەکانیان ڕەنگی سەوز و شلە بوو پاشان زۆریان مردن و گالیسکەکانی هاتی و سوپای سووریا واتە هێزەکانی ئازیرۆ بەبێ ئەسپ بمانەوە بۆیە هێزەکانی ئەوان نیان توانی لە گالیسکەکانی خۆیان بۆ پێشگرتن لە هورم هەب کەڵک وەربگرن و هورم هەب کە لە ڕووی گالیسکەوە لە دژمن بەتواناتر بوو هەرزوو گالیسکەکانی ئەوانی لەناو برد و دوایش خەریکی سربازانی پیادەی دژمن بوو سوپای پیادەی هاتی و سووریای لە نزیکی غەزەدا تێکشکان ئەوەندە سربازانی هاتی و سووریا و میسر لەوێدا کوژران و لاشەکانیان کەوتە سەرزەوی کە دواتر ئەو دەشتا بەسەر زەمینی ئێسکەکان ناونرا کاتێک کە سوپای هاتی و سووریا لە نزیکی غەزەدا شکستیان خوارد هورم هەب ئۆردوگاکانی تاڵان کرد بەڵام فەرمانیدا کە ئالیکی ئەو ئۆردوگا بسووتێنرێ بۆ ئەوەی ئەسپەکانمان لێی نەخۆن اینجا من تێگەشتم کە ئەو ئالیکە کە لەلایەن سوپای هاتیو سوریاوە لە مامەڵەچیەکانی سوریا کڕابۆوە زەهراوی بووە و دەرمانێکی زەهراویان تێکەڵی ئاڵفە وشکەکە کردبوو من ئێستا نازانم کە هورم هەب بە چ فێڵێ توانی بووی کە ئالیک فرۆشەکانی سوریان ناچار بکە کە ئالیکی وشکی زەهراوی بە سوپای سووریا و هاتی بفرۆشن بۆ ئەوەی ئەسپەکانیان لەناو بدات و گالیسکەکان بەبێ ئەسب بمێنەوە لە پاژەوەی کە هێزەکانی دژمن لە نزیک غەزە داشکان هورمهب بڕیاری دا بچێتە ناو شاری غەزەوە کە لە قەراغی دەریا و بەندەر بوو لەو کاتەشدا هێزی دەریایی میسر کە لە تانیسەوە بەڕێکەوتبوو بە وەزعێکی خراپ بۆ هاتە ناو غەزەوە چونکە کەشتیە جەنگیەکانی میسر لە دوای ئەوەی گەیشتبوونە نزیک غەزەوە ناچار ببوون کە لەگەڵ کەشتیە جەنگیەکانی هاتی و سووریا بە شەڕ بێن بۆ ئەوەی ڕێگەی دەربازبوونی خۆیان بکەنەوە و لە دوای شەڕەکەش هەندێ لە کەشتیە میسرەکان نقم ببوون و مایەوەی کەشتیەکانی تریش ئەیانەویست زووتر خۆیان بگەێننە بەندەری غەزە بۆ ئەوەی لە پەلاماردانی تری کەشتیەکانی دوژمن پارێزراو بن بەڵام فەرماندەی سەربازی بەندەری غەزە بەندەرەکەی بەڕویاندا نەکردبووەوە و وتبووی من نازانم کە ئایا ئێوە میسرین یان بۆ فریودانی ئێمە نیشانەکانی کەشتی میسرتان لە کەشتەکانی خۆتان داوە فەرماندەی شاری غەزە کە بەسەر ناوچەی بەندەریشدا فەرمان ڕەواییە کرد ئەوەندە بەدگومان بوو کە تەنانەت دەروازەی شارەکەی لە هورم هەبیش نەکردەوە و هورم هەب ناچار بوو ڕۆژێ لە پشوورەی غەزەدا بمێنێتەوە هەتا فەرماندەی سەربازگەی غەزە فەرمانی هاتنە ژوورەوەی داپێی و لە دوای ئەوەش کە ئەو فەرماندەیە ڕێگای بەچوونە ژوورەوەی هورم هەبدا وتی ئەو واتە هورم هەب ئەبێ سوپاکەی خۆی لە دەرەوەی شاردا بهێڵێتەوە و خۆی بە تەنهایی بێتە ناو شارەکەەوە و لە دوای ئەوەی کە ئەپشکنرێ و دڵنیا ئەبین کە هورم هەبە ئینجا ڕێگادەین کە سربازەکانی بێنە ناو شارەوە ئەو ڕۆژەی کە دەواازەکانی شاری کۆڵنەدەری غەزە بەڕووی هورم هەبداکرایەوە و ئەو هەنگاوی نایە شارەکەەوە ئێستاش لە میسردا ڕۆژی جەژنە و ئەو جەژنە تایبەت بوو بە سەخ مەتی خواوەندی شەڕ وە لەم ڕۆژەدا مناڵانی میسر بە گورزی دار و قامیشی نەیزە ئاسا لەگەڵ یەکتریدا شەڕەکەن بێگومان هەرگیز هیچ شارێ وەکو غەزە لە بەرامبەر دژمندا خۆڕاگری نەنواندووە و هیچ سەردارێکی جەنگی کە لە شارێکدا گەمارۆدرابێ وەکو فەرماندەی شاری غەزە خۆگر نەبوو بۆیە پێویستە کە من ناوی ئەم فەرماندەیە لەم سەربوردەی خۆمدا بنووسم ئەگەرچی کاتێک کە من باڵیۆزی میسر بووم و لەگەڵ ئازیرۆدا پەیمانم بەست ئەو ڕێگای بە من نەدا کە لە دەروازەوە بچمە ناو شارەوە و منیان لە هەلقەیەکدا کە بە گوریسێکیانەوە بەست بوو دانا و ڕایەن کێشامە بان دیواری شارەکەەوە ئەم پیاوە ناوی لەو ڕۆژەدا کە ڕێگەی بەهاتنە ژوورەوەی هورم هەبدا ئەگەرچی دڵنیا بوون کە هورم هەبی فەرماندەی سوپای میسرە و هێزەکانی هاتی لە بیابانی سینا و دواتر سوپای سووریا و هاتیشی لە نزیکی غەزەدا تێکشکاندووە هێشتا هەر نەیەویست ڕێگا بە سەربازەکانی بدا کە بێنە ژوورە و ئەیوت لەوانەیە ئەمانە سەربازانی سووریا و هاتیبن کە کراسی سەربازانی میسریان لەبەر کردووە لە دوای ئەوەش کە سوپای میسر هاتە ناو شاری غەزەوە هەمویان کەیف خۆش بوون جگە لە ڕۆژوو چونکە و پیاوە کە ماوەی چەند ساڵ لەو شارەدا ئابلوقەدرا بوو ئەگەرچی فەرمانی لە هورم هەب وەرەگرت بەڵام ڕاهاتبوو کە لە بارەگای فەرماندەی خۆیدا سەرۆکێکی ڕەها بێت و کەس فەرمانی پێنەدا بەڵام هاتنی هورم هەب ڕێگەی لەواگرت کە ئەو بتوانێت لە ئایندەدا بەبێ فەرماندەیەکی لە خۆی بەرزتر فەرمان ڕەوایی بکە من لەو باوەڕدام کە ڕوژۆی ناسرا و بەسەرەگا کەمێک شێت و زۆریش ئینکار بێ بەڵام بەبێ ئەو شێتی و ئینکاریە نێتوانی چەند ساڵێ لە بەرامبەر پەلاماردانی هێزەکانی هاتی و سووریادا بەرگری بکات و غەزە لە دەست نەدا ڕوژۆ سەرەگا ڕابردوێکی جەنگی شایانی باسی نەبوو لەبەر ئەوە ئەویان کرد بۆ فەرماندەی سەربازگەی غەزە کە لە میسر دووری بخەنەوە بۆ ئەوەی لە ناڕزایی و لاساریە هەمیشەیەکەی ئاسوودە بن چونکە غەزە یەکێک بوو لەو جێگانێ کە هەر کاتێ یەکێکیان نەویستایە یان لی تووڕەبوونایە و بیان ویستایە کە لە میسر دووری بخەنەوە ئەیان ناردە غەزە بەڵام لە دوای ئەوەی کە ئازیرۆ لە سووریادا شۆڕشی کرد و غەزە خۆی بەدەستەوە نەدا دەرکەوت ڕوژۆ پیاوێکی جەنگی شایستەیە و گومان لەوەدا نەبوو کە ئەگەر غەزە خاوەنی شوورەیەکی بەرز و پتە و نەبوایە ڕۆژۆش نەیەتوانی خۆی تێدا ڕابگرێ شوورەی غەزیان بە بەردی گەورە دروست کرد بوو ئەیانوت کە لە سەردەمی کۆندا دێوەکان ئەم شوورەیان دروست کردووە تەنانەت سربازەکانی هاتیش کە هەموو قەڵایەکیان وێرانە کرد و داگیریانە کرد نیانەتوانی بەسەر ئەو شوورێدا زاڵ بن بەڵام لەبەرەوەی کە سوپای هاتی خاوەنی هونەری سەربازی بوون توانیان لە ژێر زەویەوە چاڵێکی گەورە لە ژێر یەکێک لە قەڵاکاندا دروست بکەن و ئەو ورجە بڕمێنن غەزە بەر لەوەی کابڵقەدانەکەی دەست پێ بکە دوو شاری هەبوو کە یەکێکیان شاری کۆن بوو لە زەویەکانی ناوەی شوورەکە بوو ئەوەی تریان شاری تازە بوو کە کەوتبووە دەرەوەی شوورەکە کاتێک کە ڕاپەڕینەکەی ئازیرۆ دەستی پێکرد ڕوژۆ فەرمانی دەرکردبوو کە شاری تازەی دەرەوەی دیواری غەزەوێران بکەن سەرەگا بۆ ڕەچاوکردنی بەرژەوەندی سەربازی ئەم کارەی نەکردبوو چونکە لەو کاتەدا هێشتا ئازیرۆ بیری لە داگیرکردنی غەزە نەکردبووەوە بەڵکو لەبەرەوەی دژایەتی ڕاوێشکارەکانی خۆی بکە ئەم فەرمانی دەرکردبوو دانیشتوانی شارەکە کاتێک کە ئەبیستن ڕوژۆ فەرمانی داوە خانوەکانیان وێران بکرێ و شارە تازەکە لە ناو ببرێ شۆڕشەکەن و داوای یارمەتی لە ئازیرۆکەن بەڵام بەر لەوەی ئازیرۆ بۆ یارمەتیدانیان بێت ڕوژۆ دانیشتوانی شاری تازە قەتڵ و ئامەکات و ئەم بەرپەرچدانەوەی شۆرشە لەلایەن ڕژۆوە ئەوەندە بێ بەزەیانە بوو کە تاوکو کۆتایی جەنگی غەزە کەس نەیەوێرا لە جێبەجێکردنی فەرمانەکانی ڕژۆی سەرەگا سەرپێچی بکە هیچ کەس نەیەزانی کە چۆنە بێ لەگەڵ ڕژۆدا ڕفتار بکات و ئەگەر یەکێک لە سەربازانی دژمن چەکەکەی خۆی تەسلیم بکردایە و بە ڕژۆی بوتایە بمبەخشە و خوێنم مەڕێژە ڕژۆ هاواریە کرد کە ئەم پیاوە بکوژن چونکە ئەو لە جیاتی ئەوەی پەنا بۆ دادپەروەری من ببا پەنا بۆ لێبوردنم ئەبات و ئەم بابەتە ئەی سەلمێنێ کە من بەدات پەروەەر نازانێ بەڵام ئەگەر سەربازێ تەسلیم بواە و داوای لێبوردنی نەکردایە ڕوژۆ ئەیوت ئەم پیاوە بکوژن چونکە لە بەرامبەر مندا من هوڕیەکات و بە هیچم نازانێ کاتێکیش کە ژن و مناڵەکان ئەهات نەلای و بەگریانەوە داوای لێخۆشببوونیان بۆ مێرد و باوکەکانی خۆیانە کرد کە سەربازی سووریا بوون ڕوژۆ ئەیوت ئەمانە بکوژن چونکە ئەوان نازانن کە وەکو چۆن فەرمانی ئاسمان بەرامبەر بە زەوی ناگۆڕێت حکمی منیش بەرامبەر بە سوورەکان کە لە میسر هەڵگەڕاونەتەوە نەگۆڕە کەس نێزانی کە چۆن لەگەڵ و پیاوەدا هەڵسوکەوت بکات و چۆن قسە بک کە نەبێتە هۆی تووڕەبوونی و ئەو هەموو وتەیەکی بە شێوەیەک لێگەدایەوە کە گوایە نیازی ئەویان هەبووە جنێوی پێ بدەن یان فریوی بدەن و بە پێچەوانەی فەرمانی ئەو کار بکەن خەڵکی تەنها متمانیان بە شتێکی ئەو هەبوو ئەویش ئەوە بوو کە کاتێ فەرمانێکی دەربکردایە ئەبوایە جێبەجێ بواە و هیچ بەهانەیەکی بۆ جێبەجێ نەکردنی فەرمانەکە و دواخستنی نەئەسەلمان. لە سەرەتادا شاری غەزە لە لایەن ئازیرۆی پاشای وڵاتی ئاموورەوە کە لە دوای هەڵگەڕانەوە لە میسر بووە پاشای هەموو سووریا و سووریای لە چنگی میسر دەرهێنا کەوتە بەر پەلاماردان بەڵام هێرشی ئازیرۆ بۆ غەزە لە چاو هێرشی هێزەکانی هاتی وەکو یاری مناڵان و شەڕی پیاوان وابوو چونکە سوپای هاتی شەو ڕۆژ کەلوپەلی ئاگراوی و گۆزەی پڕ لە ماری زەهراوی و لاشەی مردوو ئەسیرە میسرێکانیان بە زیندووی هەڵەدایە ناو شارەکەوە و ئەو بەندیە میسریانە کاتێ کە ئەکەوتنە سەرزەوی بە هۆی تینی کەوتنە خوارەوەیان ئەکوژران و ئەمە لە کاتێکدا ئەبوو کە نەکەوتنایە بە دیواری بەرزی شارەکە و بە ئێسکی تێک شکاوەوە نەکەونە ژێر دیوارەکە. خۆشەویستان لاڵقەی داهاتوودا درێژەی ڕوودا و بەسەراتەکانتان پێشکەشەکەین تاو کاتە ڕێز و سلاوی سورە ناتەق جێبەجێکار